شاری مەدینەدا بانگەشەی بۆ هیچ یەکێک لەم بیرۆکانە نەکرد چ بە سەردەمی خۆی بە تایبەتی بە زمانی ئێستا کە پێی دەوترێ ئیشتراکیەت یان شیوعیەت یان ڕەئسمالیەت، سەرمایەداری یان دیموکراسیەت کە هەموو هەر یەکێک لەمانە هەموویان بە شێوازێکی گشتی کاریان بریتی بووە لە کۆیلەکردنی مرۆڤەکان، لە دابەشکردنی مرۆڤەکان، لە مژینی خوێن و سەروەت و سامانی مرۆڤەکان. لا شرقیە ولا غربیە بەڵێ پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام ئەو دەوڵەتەی کە بنیادی نا لەسەر دەستورێکی قورئانی خوایی بوو لەسەر دەستورێکی مرۆڤ دۆستی و لەسەر دەستورێک بوو کە یەک پارچە نور و ڕووناکی بوو بۆ مرۆڤەکان نە دەستورێکی شەرقی بوو نە دەستورێکی غەربی بوو بەڵکو دەستورێکی گشتگیری هەموان لەخۆگر بوو دەیفەرموو ئەم پێغەمبەرە ئازیز عەلەیهی سەلات وەسەلام من کان ئەخوه تحت یده هەر کەسێک لە ئێوە برایەک هاوڵاتیەک لە ژێر دەستی دایە واتە کاری بۆ دەکات ئەم لێی سەرپەرشتیارە دەیفەرموو فلیطعمه مما یاکل، دەبێ ئەوەی کە خۆی دەیخوات بیدا بەو کەسەی کە لەبەر دەستیدایە، ئەوەی کە خۆی دەیپۆشێت دەبێ ئەوەشی کە لەبەر دەستیدایە بیپۆشێ، فان کلفتموهم، ئەگەر هاتوو تەکلیفتان لێکردن، لە کاتێک، لە کارێک، لە کردارێک، لە ئیشی خۆی زیاتر بوو، دەیفەرموو فەئەعینوهم، دەبێ پاداشت و یارمەتی تایبەت هەبێ بۆ ئەو کەسانەی کە کاری زیادیان پێ دەکرێ. کەواتە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وسەلام لە بنیاتنادی دەوڵەتەکەیدا لە شاری مەدینە دەوڵەتێکی عادیل بوو بۆیە لە ژێر ناونیشانی ئەمڕۆ کە وتارەکەمان العدل و ئەساس و نظام الدولە وسعادة الأمم دادگەری هەوێنی مەینی دەسەڵاتی حکمڕانیە سەعادەت و بەختەوەری کۆمەڵگاش تەنها لە عەدالەتایە، کەواتە باس لە عەدالەتی ئیسلام دەکەین، باس لە عەدالەتی محەمەد پێغەمبەر دەکەین بۆ هەموان. پێغەمبەری ئازیزمان علیه الصلاة والسلام وەک کاری کە کۆکراوەی کاری هەموو پێغەمبەرانە بریتی بووە لە دابینکردنی مەسکەن، شوێن بۆ هاوڵاتیان و نیشتەجێکانی ژێر دەسەڵات و دەوڵەتەکەی. پاشان بریتی بوو لە مەئکەل و مەشڕەب، خواردن و خواردنەوە دابینکردن بۆ هاوڵاتیان، پاشان لیباس و پۆشاک و ژیانی ڕۆژانەی خەڵکی دابینکردن لە ئەستۆی ئەم پێغەمبەرە ئازیزەدا بوو بۆیە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم لە یەکێک لە یاسا زۆر جوانەکانیدا فەرمووی من كان لنا عاملا وليس له مسكن فليتخذ له مسكنا فليتخذ مسكنا له هەر کەسێک لە وڵاتی ئێمەدا نیشتەجێیە هەر کەسێک کار دەکات دەبێ شوێنی نیشتەجێبوونی بۆ دابین بکرێت کە ئەمە لە زمانی ئەمڕۆدا کە پێی دەوتری العدالە الاجتماعیە دادگەری کۆمەڵایەتی پێغەمبەری ئازیزمان لە دەوڵەتەکەیدا کاری لەسەر کرد کە نابێ هیچ هاوڵاتیەک بێنیشتەجێ و بێمێسکەن و بێسێبەر و بێ شوێنی حەوانەوە بێت پێغمبەری ئازیزمان عليه سەلات وەسەلام وەک سەرۆکی دەوڵەتێکی دادگەر چاوی هەموانی دەبینی سەعدی کوڕی معاذ دەڵێت ڕۆژێ پێغەمبەری ئازیز سەرنجی دەدام بانگی کردم دەڵێ کە ڕۆشتمە پێشەوە بۆ لای زۆر ماندوو بووم زۆر هیلاک بووم زۆر کارم دەکرد شوێنەواری کارکردن بە دەستەکانمەوە لە زبری و لە قڵیشان و لە ماندوێتی زۆر دیار بوو پێم خۆش نەبوو ئەم دەستە ماندوو بخەمە نێو دەستی پێخەمبەری ئازیز فەرمووی دەست درێژکە ئەی سەعد دەست درێژکە دەستی خستە نێو ناو دەستی پاشان ماچی کرد فەرمووی ئەمە دەستێکە خوا و پێغەمبەری خوا خۆشی دەوێ ئەمە دەستێکە کەسابەتی حەڵاڵ دەکا ئەمە کەس دەستێکە خوا سبحانه وتعالى ئاگر دەستانێک ناسوتێنێ کە دەیەوێ بۆ خوا بژی کە دەیەوێ بە عارەقی نێوچەوانی بژی کە دەیەوێت بە کەسابەتی دەستی جیهادی پەروەردەکردنی ماڵ و منداڵ و دابینکردنی بژێوی بۆ ماڵەکەی خۆی بکات لە کاتێکدا بۆ خۆی سعدی کوڕی معاذ دەڵێ ئینجا دوای ئەوە کارەکەم لا شیرین بوو ئینجا دوای ئەوە بەڕاستی پێغەمبەری ئازیز وەک سەرۆکی دەوڵەتێک کە دەستی منی بینی مەبەستی بوو ئەم دەستە بناسێنێ ئەم کەسە بناسێنێ کە ڕێز لێ گیراوە لای پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام بەڵێ پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم وەک ئیمام و سەرۆکێکی دادگەر کاری بریتییە لە پارێزگاریکردنی دین. پاراستنی دینی کۆمەڵگا یەکەمین ئەرکی دەسەڵاتە. خزمەتکردنی دینی هاوڵاتیان یەکەمین ئەرکی دەسەڵاتە. شانازیکردن، ناساندن، پەروەردەکردنی کۆمەڵگا لەسەر دینی کۆمەڵگا یەکەمین ئەرکی دەسەڵاتە. بۆیە خۆشەویستانم مسوڵمانانی ئازیز، گەر سەرنج بەین و بەراوردێ بکەین لە سەرتاسەری زەویدا کام یاسا و دەستور هەیە توانی بێتی لە یەک کاتا ئەمە تەحەدایە بە چاوی سەر با بیبینین بە گوێیەکانمان با بیبیستین بە عەقڵەکانمان بیر بکەینەوە بە هەموو جیهانی بینراو و بیسراو و خوێنراودا با بگەڕێین چ سیستەمێک هەیە جگە لە سیستەمی ئیسلام لە یەک کاتا بۆ مرۆڤەکان بۆ هاوڵاتیان بۆ ئینسانەکان پارێزگاری لە دین بکات پارێزگاری لە عقل بکات بە حرامکردنی عارق پارێزگاری کردن لە ماڵ لە ئەستۆی خۆی بگرێ بە حرامکردنی سوور ڕیبا پارێزگاری کردن لە شەرەف و ناموس لە ئەستۆی خۆی بگرێ بە حرامکردنی زینا پاراستنی نەوە و وەچە و ڕۆڵەکان بە پاراستنی نەسەب و پشت و کەسایەتی بنەماڵە و خانەوادەکان کە لە ئیسلامدا پێی دەوترێ ضروریاتی خەمس پێنج هێڵە گشتیەکەی کە هەموو پێغەمبەران بۆی هاتوون هەموو پێغەمبەران هاتوون عەدالەتیان چڕ کردوتەوە لەوەی کە دەبێ ئینسانەکان ئەم پێنجتەیان پارێزراو بێت ئەگەر هەر کۆمەڵگایەک ئەمانە پارێزراو نەبوو تیایدا دین، عەقڵ، جەستە، خوێن، نەسل، نەوە و وەچەیان کەواتە خاوەنی دەسەڵات نین، کەوانە خاوەنی حکومەتێکی عادل نین، بۆیە پێغەمبەری ئازیزمان علیە صلوە و سلام خوای پەروەردگار ئاراستەی دەکات پەیامێک کە دەفەرمێ وە ئومرت لئەعدیل بینکم ئەمرم پێکراوە فەرمانی خوایە سبحانه وتعالی بەتایبەت بۆ سەرۆکی دەوڵەتی مەدەنی مەدینەی پێخەمبەری خوا کە دەبێ لئەعدیلە بەینەکم ئەمن عادل بم لە نێوانی ئێوەدا ئەگەر ئەم پەیامە نەبوایە بۆ پێخەمبەرەکەمان ئەگەر ئەم پێخەمبەرە ئازیزە لە نێو شاری مەدینەدا نەیفەرموایە والله قەسەم بە ذاتی خوا ئەگەر فاتیمەی نازدار و جەرگ و بیلبیلەی چاوی محەمەد دزی بکا دەستەکانی دەبڕم ئەگەر نەیفەرموایە ئەو گەلانی پێش ئێوە کە تیاچوون بەهۆی ئەوەوە بوو کەسە ناودار و دەستدار و پشدارەکان ئەگەر دزی و خیانەت و گەندەڵیان بکردایە دەستیان لێ بەردەدان زەمینە خۆشیان بۆ دەکردن بە یاسا بۆیان دەشەرعاندن و لە کاتێکدا ژێردەستەکان هەژارەکان زوڵمیان بکردایە ستەمێکیان بکردایە زۆر لەسەریان بە گەورەتر و بەس بە ئێشتر دەچەسپێنرا ئەمە هۆکاری تیاچوونیان بوو بۆیە والله دەستی فاتیمەی ئازیزی کچی خۆم دەبڕم ئەگەر دزی بکات چونکە ئەمە دەوڵەتێکی عادلە ئەمە دەوڵەتێکە کە تیایدا هەموو هاوڵاتیان لە تەعاملکردن و جێبەجێکردنی یاسادا وەکو یەک سەیر دەکرێن ئەوەی یاسا جێبەجێ بکات هەموو مافێکی پارێزراوە، ئەوەی یاساشکێنی بکات، ئەوەی دەستووری دانراوی مەدینە بشکێنێ، هەمووان لە بەرامبەر شکاندنی ئەم دەستوورەدا یەکسانن هەر کەسێک بێت. بۆیە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم دەوڵەتەکەی، دەستوورەکەی، وەثیقەکەی مایەی شانازییە، چونکە جوولەکەیەک ئایەتی قورئان لەسەری دادەبەزێ لەکاتێکدا مسلمانانێک دەیانەوێت دەستی خۆیان بەسەر ئەم جوولەکەدا بسڕن قورآن خوا سبحانه وتعالى آیت داده بزینه که اما عدلی تیدا نیه اما پیچوانی امانته اما داد پروری نیه بەڵکو ئەم جوولەکەیە ئەم ماڵەی نەبردووە ئەم ماڵە دەیانێ بەسەر ئەودا ساغی بکەنەوە ئەمە پێمان دەڵێ بەڕاستی ئاینی پیرۆزی ئیسلام ئەو ئاینەیە کە لە تەعامول کردنی لەگەڵ هاوڵاتیانی ژێر دەسەڵاتی خۆیدا دادگەرانە مامەڵە دەکا ڕەنگە پرسیارێ بکرێ بۆ قورآن دادەبەزێ لە بەرامبەر یەهود و گاور و جوولەکەیەک کە خوای پەروەردگار لە وەسفیاندا لە تەقینی قورآن بۆ جوولەکەدا دەفەرموێ چی بەڵام دەفەرموون ئەمە تەقیم و هەڵسەنگاندنی دەوڵەتدارییە بەڵام تەعامل و مامەڵە لەگەڵا کردن لە بەرامبەر یاسای العدل چونکە خوا العدلە دەبێت دادگەرانە مامەڵە بکرێت بۆیە قورئان بەم جۆرە دادەبەزێت ئەگەر سەرنج بەین لەناو شاری مەدینەی پێغەمبەردا مسلمانانی ئازیز پێکەوە گەشتێکی بکەینەوە بچینە شاری مەدینەی پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام دەبینین لە نێو شاری مەدینەدا کەم ئەندامان زۆر ڕێزدار بوون بانبێژی مزگەوتی پێغەمبەر بوون لە قۆناغێک لە قۆناغەکانی شاری مەدینەدا محافیز و کاربەدەست و فەرمانڕەوای شاری مەدینە بوون دەبینین ئافرەتان زۆر پلە و پایەیان هەبوو دەرزی تایبەتیان هەبوو لای پێغەمبەر کۆڵەکە و پایی تایبەتیان هەبوو ئافرەتان گلەیان نەبوو تەنانەت بەشداریان دەکرد بە پشتیوانی مجاهیدەکان بە تەداویکردنی سەحابە ئازیزەکان لە مزگەوتەکەی پێغەمبەردا عەلەیهی سەلات وەسەلام دەبینین بە ساڵاچوان هەم ڕێز لێگیراو بوون هەم گوێ لێگیراو بوون لە دەوڵەتەکەی پێغەمبەردا صلی اللە تعالی علیه وسلم گەنجەکان هیچ بەتاڵەیەکیان نەبوو بۆیە هەموو گەنجەکان خزمەتکار بوون هیچ کێشە و گرفتێکیان نەبوو گیان لەسەر دەست بوون ڕۆح سووک بوون ڕوشیرین بوون ئەم پێغەمبەری ئازیزە تەنانەت عەدالەتی لە بۆ ئاژەڵان گەشتبووە ڕادەیەک کە چەندین جار ئاژەڵەکان شکاتیان دەکرد ئاژەڵەکان فرمێسک بە چاویان دەهاتە خوارەوە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم عدل و دادگەریەکەی بەڕادەیەک بوو کە یاسای پاراستنی ئاژەڵەکان لە تێرکردنیان لە کاری زۆر پێنەکردنیان لە کۆڵی قرس نەدان بە کۆڵیاندا لە تێرکردنیان هەموو ئەمانە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام یاسای توندی بۆ دانا یاسای لەبۆ باڵندەکان دیاری کرد هەر کەسێ باڵندەیە بکوژێ بە نیشانەشکێنی بەبێ مەبەست لە کاتێکدا ناخورێ سەری بە دۆزەخا دەچێ یاسای دیاری کرد لە بۆ ژینگە لە بۆ پیسکردنی ئاو لە بۆ ئەو کەسانەی کە تەنانەت لە پیسکردنی ژینگەدا بە تاوان ناوی بردن کاتێک ئیسراف دەکەن لە ئاودا کاتێک دار دەبڕنەوە پێغەمبەری خوا فەرمووی هەر کەسێ دارێ ببڕێتەوە مەبەست لەم دارە شوێنی حەوانەوە بێ جوانکردنی ژینگە بێ هیچ پێداویستیەکی پێی نەبێ ئەفەرمێ بڕینەوەی ئەم دارە سووتاندنی ئەم دارە سوکایەتی کردن بەم دارە ظلمە نەتیجەی زوڵمیش دەفەرمێ سەری دەکا بە ناو دۆزەخدا بەڵێ پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم یاسایەکی دادگەرانەی دانا خۆشەویستانم ئیسلام ئاینیەکە هەر هەمووی یاسایە زۆر جارم پرسیارە لە ئێمە دەکرێ ئایا ئیسلام بە کەڵکی دەوڵەتداری دێ ئایا قورئان و سنەتی پێغەمبەری ئازیز یاسای لێ دەردەهێنرێ دەڵێین بەڵێ بۆ خۆی یاسایە بەڵام لەسەر و هەموو یاساکانەوەیە هەر دەستورێک هەر وەثیقە و معاهدەیەک لە قورئان و سنەتەوە سەرچاوە بگرێ ئەوە بەڕاستی خزمەت بە مرۆڤایەتی دەکات بۆیە سەرنج بەن قورئان و سنەتی پێغەمبەری ئازیزمان یاسای قورئانی و یاسای سوننەتیمان هەیە پێغەمبەری ئازیزمان ئەم عەدالەتەی کە چەسپاندی بەچی بوو وقولوا للناس حسنا ئەم یاسا قورئانیە قسەکردنتان کە بەڵێ کە باسی قسە دەکەین یاسایەکی قورئانی تایبەت هەیە کە دەفەرمێ وئیدا قلتم فعدیلو ئەم ئایەتە پێمان دەڵێ هەر کەسێ سەلامی لێ کردی تۆش سەلامی لێ بکەرەوە چونکە قورئان دەفەرمێ وەقولوا للناس حسنا بە چاکە و بە جوانی مامەڵە بکەن لەگەڵ خەڵکەکاندا بەڵکو دەفەرمێ هیە ئەحسن بەڵکو دەفەرمێ وەقل لەهما قولا کەریما یاسای قورئانیە چۆن گفتوگۆ دەکەن لەگەڵ پیرەکان لەگەڵ بەساڵاچوان لەگەڵ باوک و دایکتانە بە تایبەتی وەقولا دەفەرمێت سواڵکەرەکان کاتێک سواڵ دەکەن ئەگەر حەق بێ و ئەگەر ناحەق بێ پێیانە هەڵمەشاخێن سوکایەتیان پێمەکەن ئەگەر شیاو بوو هاوکاری بکە ئەگەر شیاوی هاوکاری کردن نەبوو دەتناسی تیجارەت و بازرگانی دەکرد دەفەرمێ وە ئەمە سائیلە فەلا تەنهار پیا هەڵمەشاخێ، مەڵێ بڕۆ خوا بتداتێ، گاڵتەی پێ مەکە و سووکایەتی پێ مەکە. دەتوانی ڕێنمایەکی شیرین و ئامۆژگاریی بەجێی بکەی، بەس نابێ سووکایەتی پێ بکەی. یاسا قورئانییەکان لە بواری دادگەری کۆمەڵایەتیدا، لە بواری خێزاندا سەیرەکەین قورئان یاسایەکی زۆر جوانی هەیە. پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم چۆن توانی کێشەی ئافرەتان چارەسەر بکات چۆن توانی مەسئلەی تەڵاق نەیەڵێ چۆن توانی کۆیلەی ئافرەتان لە کۆیلایەتی ڕزگار بکات چۆن توانی لە دەوڵەتەکەیدا ئافرەتان خۆیان نەسووتێنن ئافرەتان بۆیە قورئانی پیرۆز ئاگادارمان دەکاتەوە لە مەسئەلەی تەڵاقا دەفەرمی ئەو کەسانەی کە دەکەونە نێوانیانەوە دەبێ دادگەر بن دەبێ علمی دادگەریان پێبێ زوڵم نەکەن لە نێوانی کەسەکاندا بۆیە دەبینین لە چارەسەری جیاوازی هاوسەراندا قورئان ڕاستەوخۆ دەفەرموێ لە سوڵحکردنا ئەو کەسانەی کە سوڵح دەکەن دەبێت دادگەر بن لە مەسەلەی خێزاندا پێغەمبەری خوا دەفەرمێ اعدلوا اتقوا الله واعدلوا بين اولادكم لە خوا بترسن باوکان و دایکان دادگەر بن لە خۆشویستنی مناڵەکانتان لە ماچکردنی منداڵەکانتان دادگەر بن لە پێبەخشینی سەروەت و سامانتان بە مناڵەکانتان لە بەشوودان و لە ژنهێنان بۆ منداڵەکانتان پێخەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم بە سەحابەیەکی ئازیزی فەرموو ئەم ماڵی دەیدەی بە منداڵت ئایا یاوتە بە منداڵەکانی تروتی نا فەرمووی من چۆن دێمە مەجلیسێ چۆن دەبم بەسەر پەرشتیار و شاهید لە مەجلیسێکدا کە ظلم بێ ئەمن زوڵمی وا قبول ناکەم بەڵێ قورئان دەفەرمێ ولا تنسوا الفضل بینکم ئێمە کە باس لە عەدالەت دەکەین یاسای چەسپاندنی دادگەریمان هەیە قورئان دەفەرمێ ولا تنسوا الفضل بینکم پیاوان و ئافرەتان لەگەڵ یەکدیدا چاکەکانتان لە یاد مەکەن هاوەڵان لەگەڵ یەکتریدا چاکەکانتان لە یاد مەکەن ئیمامی شافعی ڕۆژێک ئافرەتێک بهتانێکی بۆ دروست دەکات لە بەرچاوی قوتابیانێکی زۆری دێتە ژوورەوە و دەڵێت بوهتانێکی زۆر خراپی بۆ دروست دەکا قوتابیەکانی خەریکن دەتەکێنەوە ئیمامی شافعی خۆی تێک نادا فەرمی بە قوتابیەکانی فەرمی وەکو خورما مامەڵەم لەگەڵا بکەن بمخۆن بەڵام ناوکەکەی فڕێبن ئەو شتەی کە خراپە لە مناوەری مەگرن ئێوە هاتوون دوای دین کەوتون دوای منهج کەوتون خورماکەی مەخۆن فڕێبن ئەوەی کە خراپە لە منا دوایی کە مەسەلەکە ڕوون دەبێتەوە ئافرەتەکە ئیعلانی ئەوە دەکا کە لەلایەنی جوولەکەوە نێردراوە بۆ ئەوەی ئەم ئیمامی شافعی بشکێنێ لێرە دامەبەسم پێ ئەوەیە وەلا تەنسەو الفەضل بەینەکم کورە چاکە لە یاد مەکەن خراپەیەک لە نێوانی هاوسەراندا نەبێتە مای ئەوە کە یەکتری ڕەفز بکەن قورئان دەفەرمێ والصلح خیر یاسای ئاشتەوایی یاسای چاکسازی قورئان ئەمرمان پێ دەکات لێرەدا لە مەسەلەی یاسای صلحدا قورئان تەنانەت دەفەرمێ ئەوانەی دژایەتی دەکەن ئەوانەی شەر دەکەن لە دەوڵەتی ئیسلامیدا دەستدرێژیش دەکەن لە دەوڵەتی ئیسلامیدا دەبێ قورئان دەفەرمێ ئەم کەسێک دەبێ صلح بکات دەبێ عادل بێ ئەی ئەمانە چین فەرمی ئەمانە برای ئێمەن لە سنوور دەرچوون بە ئایەتی یاسای بەغی لە سنوور دەرچوون لە یاسای خەلیفەی مسلمان دەرچوون لەگەڵ یارا دەجەنگم سەیری کەن بۆ پاراستنی ئاشتی لەگەڵ دوژمنەکانیشماندا ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى با دوژمنیشت بێ با سەرسەختیش نەیارانە دوژمنایەتی تۆ بکات تۆ دەبێ لەگەڵیدا دادگەر بی لە مەسەلەی بازاڕدا قورئان بۆ بازاڕ بۆ کاسبکاران یاسای دادگەرانە دادەنێ دەفەرمی ئەوەی لە بازار و لە کێشانە و لە پێوانە و لە پیشاندانی هەموو جۆرەکانی بازار سازیدا ئەگەر دادگەر نەبێ وەیل بۆ ئەو کەسەیە پەیامی ئەم وتارە پێمان دەڵێ مسلمانانی ئازیز بەشی ئێمەی مرۆڤ لە دادگەریدا چییە سەرەتا پێویستەوە بزانین بەداخەوە ئێمە لە زەمنێکدا دەژین نمونەی دادگەری نابینین گوێیەکانمان پڕ بووە، مێشکمان ئاخنراوە، دڵمان خەریکە دەتەقێ، بەڵام چاومان برسییە و دادگەری نابینێ. بۆیە ناچارین باسی دادگەری دوێنێ بکەین، باسی زوڵمی ئێستا بکەین. بەداخەوە. بەڵام ئەرکی سەرشانی ئێمە لە مەسەلەی دادگەریدا چییە؟ هەموو تاکێک بەرپرسیارە. هەموو باوک و دایکێک حوکمی دادگەری دەیگرێتەوە، هەموو مامۆستایەک حوکمی دادگەری دەیگرێتەوە، هەموو کاسبکارێک، هەموو دەسەڵاتدارێک لە هەر ئاستێکدا بێ حوکمی دادگەری دەیگرێتەوە. ئەگە سەرنج بەین مەسەلەی کیتابەت، کاتب، خوای گەورە دەفەرمێ ولیکتب بینکم کاتب بالعدل ئەو کەسەی کە عەریزەنووسێکە هەتاوەکو هەر هاوڵاتییەک میانگیری دەکات دەفەرمێت دەبێت بە عەدل بنووسرێ لە کاتێکدا قورئان باسی سەرپەرشتیاری هەر مەجلیسێ دەکا وەلی سەرپەرشتیاری هەر کەسێک دەفەرمێ فەلیوملیل وەلیه بالعدل نابێ سەرپەرشتیاری مەجلیسێ نیکاحێ جیابوونەوەیە سڵحێ بکەی ئەگەر دادگەر نەبی بۆ چونکە کێشە خێزانیەکان قوڵتر درەکەیتەوە و چارەسەری ناکەی ئەرکی ئێمە نەکردنی زوڵمە، نەکردنی خیانەتە، نەکردنی گەندەڵییە. کاتێک ئێمە عادل دەبین لەمانە خۆمان پارێزراو بین. گوێ لەم مژدەیە بگرن موسڵمانانی ئازیز هەموومان دەگرێتەوە. إن المقسطين على منابر من نور عن يمين الرحمن الله أكبر دادگەران هەر کەسێک بن لەو حوکمەی کە هەیانە لەبەردەستیانە لەو ئاستەی کە هەیانە بەسەر ماڵ و منداڵی خۆیانە بەسەر ئەو کەسانەی کە لەبەردەستیاندایە کەواتە بەداخەوە خۆشەویستانم ئێستا ئێمە وا لە کۆتایی ساڵی 2015 دا سەد ساڵ تێدەپەڕێ بەسەر نەمانی خلافەتی ئیسلامیدا سەد ساڵ تێدەپەڕێ بەسەر جەنگی جیهانی دووهەمدا سەد ساڵ تێدەپەڕێ بەسەر ڕێکەوتننامەی سایکس بیکۆ کە بە تایبەتی میللەتی کوردی تیادا وەک گۆشتی قوربانی پارچە پارچە کرا بەڵام ئێمەی کورد لە کوێداین ئێستا ئێمە لە دووبارەکردنەوەی هەڵەکانی مێژوودا لە چ قۆناغێکداین چەندێک پەندمان لە سەد ساڵی ڕابردوو وەرگرتووە، چەندێک ماڵی خۆمان یەکخستووە، چەندێک عەدالەتمان چەسپاندووە، بەداخەوە. بەداخەوە کێ لەم هەرێمەدا گلەیی نییە؟ کام چین و توێژهەیە دڵشکاو و دڵڕەنجاو نییە؟ کێ هەیە بەڕاستی گلەیی نەبێ؟ بێگومان میللەتێکی گلەییدار، کۆمەڵگایەکی قەرزار و هەژار، کۆمەڵگایەک بەڕاستی دڵ بە غەم و ڕەنگ زەرد، بۆ؟ چونکە عەدل نییە، چونکە دادگەری نییە، بەداخەوە یەک ملیۆن دەستی کار لەم سەری سنوورمان بۆ ئەو سەری سنوور، لە موهەندیس و لە مەساح و لە کرێکار و لە خاوەن کار، زیاد لە حەوسەد هەزار دەستی کار بێکارە، بۆ؟ کێ لێی بەرپرسیارە؟ تەڵاق و جیابوونەوە کێ لێی بەرپرسیارە؟ کرێنشینان کێ لێی بەرپرسیارە؟ شەهیدان کەسوکاری شەهیدان بریندارانمان کێ لێی بەرپرسیارە ئەم خەڵکە بۆ بێ نازە چارەسەری هەموو هەر هەموو ئەمانە تەنها بریتە لە حکمی عدل خەلەلی هەموو ئەمانە سەرچاوە دەگرێت لەوەی کە عدل نییە دوای جەنگی جیهانی دووەم چەرچڵ بە حکومەتەکەی خۆی دەڵێ وەزعی تەربیە چۆنە؟ دەڵێن دا ڕوخاو نەما. ئەی وەزعی سەربازی چۆنە؟ دەڵێن زۆر ماندوون شەکەتن خەڵک هەمی کوژرا. ئەی وەزعی دادگا چۆنە؟ عەیبی نییە دادگا کاری خۆی دەکا. چەند گرنگە کەواتە ئەم کۆمەلگایە هەڵدەستێتەوە ئەگەر دادگا ئەگەر دادوەران ئەگەر دادگای گشتی ئەگەر حکمی عادل هەبێ بەداخەوە بەداخەوە حوکمی عەدل نییە بۆیە هەموو کۆمەڵگا گلەی هەیە کەواتە لە ئێستا لە هەموو کاتێ زیاتر کۆمەڵگای کوردەواری ئێمە پێویستی بەوە هەیە کە دەسەڵاتدارانمان بتوانن مێژوویەک بۆ خۆیان تۆمارکەن بتوانن لە بەردەم بارەگای خوای میهرەباندا لەژێر عەرشی خوادا ناوی خۆیان تۆمارکەن نەچووە بچێ یەکەمین چین و توێژێ ئیمام عادل سەرکردەیەکی دادگەرە لەژێر عەرشی خوادا حەشر دەکرێت نەچوە بچێ ابن تيمية دفرمي أقدارتان دكاتوا الدولة الكافرة تبقى إذا كانت عادلة بلام الدولة المسلمة القرآنية الإسلامية هر ناوكي هبه تفنا إذا كانت ظالمة دەوڵەتێک با کافر بێ گەر عادل بێ بەردەوامە دەوڵەتێک با مسوڵمان بێ با بە زمانی خۆت بێ بەڵام ئەگەر زاڵم بوو ئەگەر خیانەتی کرد ئەگەر گەندەڵکار بوو ئەوە تەفر و تونا دەبێ و تیا دەچێ و نامێنێ کەواتە مسوڵمانانی ئازیز با شانازی بە ئیسلامەوە بکەین با بۆ ئیسلامە بژین با پەروەردەبوونی خۆمان و نەوە و منداڵەکانمان لەسەر ئیسلام گەرمتر بکەینەوە با هەوڵ بەین جگە لە ئیسلام نەفرەت لە هەموو بەرنامەیە بکەین نەفرەت بەو مانایی بۆی نەژین نەفرەت بەو مانایی دەنگی پێ نەدەین نەفرەت بەو مانایی کە ئەم میلەتەمان بێ ئیسلام واللە ناحەوێتەوە دوای سەد ساڵ نەنەمانی حکمی خلافەتی ئیسلامی میلەتی کورد هەر پارچە پارچەیە هەر سەنگەر لە یەکتر گرتووە هەردی لە یەکتر دەخوێنێ بۆ چونکە ئیسلام کۆمەڵگا دەکا بە یەک جەستە و بە یەک گیان ئیسلامە دەفەرمێ واللە ئیمانت نییە ئەوەی بۆ خۆت پێت خۆشە بۆ براکەت پێت خۆش نەبێ ئیسلامە دەفەرمێ جیاوازی نێوانی ڕەنگ و زمان نییە ئیسلامە دەفەرمێ هاوڵاتیان هەمویان وەکو دانیشانەوان ئیسلامە پێغەمبەری خوا دەفەرمێ نەوت شاخەکان ئاو و هەوا هەموو ئینسانەکان الناس شرکاء فی ثلاث ئەم عەدالەتە بەس لە ئیسلاما هەیە نەوت دەبێ بۆ هەمووان بێ خۆشەویستانم عومەری کوڕی عەبدولعەزیز بە سی مانگ بە قەدەر سی قەرن مرۆڤایەتی ئاسوودە کرد. عومەری کوڕی عەبدولعەزیز لە چینەوە بۆ دەرگاکانی پاریسی ئێستا، شەرق و غەرب، هاواری دەکرد، کێ خانووی نییە؟ کام گەنج ژنی نەهێناوە؟ کام ژینگە پێویستی بە خزمەتکردن هەیە؟ تەنانەت ئاژەڵان گەر برسین با بێن، خۆ نەوتی نەبوو، خۆ ژێرخانی ئابووری بریتی نەبوو لە پەترۆڵی نەوت. ئەی چی بوو بریتی بوو لە پیاو بریتی بوو لە دادگەری بریتی بوو لە دەست پاکی کەواتە با وەکو تاک وەکو خێزان وەکو هەر کەسێک هەین گرنگی بە العدالە و دادپەروەری بین تا لە ڕۆژی قیامەتە لە ژێر عەرشی خوای پەروەردگارە حەشر کرین خوایە بۆ خاتری اسمی عظمت یا الله خوایە تۆ العدلی خوایە عدلی مطلق لای تۆیە یا الله بە ڕەحمەتی خۆت ڕەحممان بەسەرا ببارێنە خوایە وەک چۆن بارانی بە ڕەحمەت بۆ باراندین وڵاتت پاک کردینەوە و ئاودا خوایە ئاشتیشمان بۆ دابارێنە خوایە ئاشتیشمان بۆ دابارێنە خوایە عەدالەت و دادپەروەری ڕزق و ڕۆزی حەڵاڵمان بۆ بگێڕەوە یا ڕەحمان و یا ڕەحیم یا ڕبی خوایە ئاگری شەمانە دوورخەرەوە خوایە شەڕەنگێزان کوێر و ڕسواکە خوایە بازرگانی کاران بە شەڕەوە بە خوێنی ئەم میلەتەوە یا ئەڵڵاه ڕسواکە خوایە هەموو هەرێمی کوردستانمان بپارێزە خوایە سەرجەم خاکی کوردستان بژێرە و بگێڕەوە و بیخەژێر دەستی خەڵکی کوردستانەوە یا ئەڵڵا خوایە سەروەت و سامانی ئەم میلەتە یا ئەڵڵا بگێڕەوە بۆ نێو سکو و بۆ نێو گیرفان و نێو قاسەی ماڵەکان یا ڕەب العالمین خوایە لە گوناهی منۆم جەمع خۆش بە خوایە عقیبەتی گەجامان بەخێر گێڕە یا ئەڵڵا شیفای نەخۆشی مسلمانان بە خوایە وانەی منداڵیان نێ منداڵیان پێ ببەخشە خوایە ئەوانەی نەخۆشیان هەیە لە ناو دەرەوەی وڵات شیفای بە